بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. سوێن بەم پەیامە ڕوون و ئاشکرایە مەبەست قورئانە. بەڕاستی ئێمە لە شەوێکی بەفەڕ و پیرۆزدا کە شەوی قەدرە دامانبەزاندووەتە خوارەوە، بێگومان ئێمە هەمیشە بێدارکەرەوەی بەندەکانمانین. فیها یفرەق کل ئەمر حەکیم. لەو شەوەدا هەموو کار و کردەوە و بەرنامەیەکی پڕ لە حیکمەت و دانایی لە یەک جیا دەکرێتەوە. ئەمەش فەرمان و بڕیارێکە لەلایەن ئێمەوە، بێگومان ئێمەش پێغەمبەران دەنێرین. ڕەوانەکردنی ئەم قورئانە ڕەحمەتی پەروەردگاری تۆیە بۆ ئادەمیزاد تا لە سەرگەردانی ڕزگاری ببێت، بەڕاستی هەر ئەویشە کە بیسەر و زانایە بە هەموو شتێک. ئەو زاتە کە پەروەردگاری ئاسمانەکان و زەوی و هەموو ئەو شتانەیە کە لە نێوانیاندایە ئەگەر ئێوە دڵنیان و باوەڕتان هەیە هیچ خدایەک نییە جگەل لەو زاتە دەژیێنێ و دەمرێنێت پەروەردگاری ئێوەش و باو و باپیرانی دێری نیشتانە لەگەڵ ئەم هەموو بەڵگە و نیشانە گەورە و گرنگانەدا خوددانەناسان لە گومان و دوودڵیدا ڕۆچون و سەرگەرمی گەمە و یارین ئەوانە هەروە بەسەریانەوە ناچێت چاوەڕێ ڕۆژێک بکە کە دوو کەڵێکی ئاشکرا بەری ئاسمان دەگرێت. هەموو خەڵکی دادەگرێتەوە، بۆیە بەترسەوە دەڵێن، ئەمە سزا و ئازارێکی بەئێشە وا ڕووی تێکردووین. بەناچاری دان بە دەسەڵاتی خودادا دەنێن و دەڵێن، پەروەردگارە، تۆ ئەم سزا و ئازارەمان لە کۆڵ بکەرەوە، بێگومان ئێمە باوەڕدارین. تازە بەسەر چوو کەی بێدار بوونەوە و ئیمان هێنانی ناچاری سوودی هەیە بۆتان چۆن و لە کوێ ئامۆژگاری وەردەگرن لە کاتێکدا پێغەمبەرێکی ئاشکرایان بۆ ڕەوانە کرابوو پاشان پشتیان تێکرد و وتیان فێرکراوێکی شێتە ئێمە چاک دەتان ناسین هەر کەمێک سزا و ئازارتان لێ دوور بخەینەوە بێگومان دەچنەوە دۆخی جاران ڕۆژێک دێت هەڵمەتی گەورەی خۆمان بۆ تاوانباران دەبەین و ئێمە بەدڵنیایەوە تۆڵەسێنەرین لە ستەمکاران سوێن بە خودا بەڕاستی ئێمە پێش ئەمان قەوم و هۆزی فرعونمان تاقی کردەوە پێغەمبەرێکی بەڕێز و مهرەبانیان بۆ هات بە فرعون و دار و دەستەکەی وت کە بەندەکانی خوددا بە من بسپێرن چونکە بەڕاستی من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆ هەمووتان خۆشتان بە گەورە دامەنێن لە بەرامبەر خودای بەرز و بەدەسەڵاتەوە، بێگومان من بەڵگە و نیشانەی گرنگ و بەهێز و ئاشکرام هێناوە بۆتان. من پەنا دەگرم بە پەروەردگاری خۆم کە پەروەردگاری ئێوەشە لەوەی کە بەردبارانم بکەن. خۆ ئەگەر هەر باوەڕم پێ ناکەن وازم لێ بهێن و کارتان بەمنەوە نەبێت. بەهۆی ئەوەی کە وازیان لێ نەهێنا، هانا و هاواری بردووە بۆ پەروەردگاری. پەروەردگارە، بەڕاستی ئەمانە کۆمەڵێکی تاوانبارن. ئەوسا ئیتر خودا فەرمانی بۆ نارد کە شەوڕەوی بکە بە بەندەکانم و شار چۆڵ بکەن، بێگومان ئەوانە بەدواتاندا دێن. جا کە خۆت و ئیمانداران لە دەریا پەڕینەوە، دەریا بەجێبهێڵە بە واڵاکراوی، چونکە بەڕاستی ئەوانە سوپایەکی خنکێنراون تیایدا. ئەوانە چەندەها باخ و باخات و کانیاوی سازگاری زۆریان بەجێهێشت. چەندەها کێڵگە و بێستان و جێگە و ڕێگەی خۆشیان لە دوا بەجێما جۆرەها ناز و نیعمەتی تریش کە ژیانیان بە خۆشی تیادا دەبردە سەر ئابە و شێوەیە لەوانمان سندەوە و کردمانە میراتی خەڵکانێکی تر جا نە ئاسمان بۆیان گریا و نە زەویش ساتە وەختێکیش مۆڵەتیان نەدرا پاشان ئێمە نەوەی ئیسرائیلمان لە سزای چەوسێنەرەوەی فیرعەون ڕزگار کرد بەڵێ لە دەست فیرعەون کە زۆر خۆی بە گەورە دەزانی و بە تەواوی لە سنوور دەرچوو بوو. ئێمە ئەو کاتە نەوەی ئیسرائیلمان هەڵبژارد لە ڕووی ئاگایی و زانیارییەوە و ڕێزی ئەوانمان دا بەسەر هەموو خەڵکی ئەو سەردەمەدا. ئێمە بەڵگە و نیشانەی ئاشکرای زۆرمان پێ بەخشین و بە جۆرەها شێوەی ئاشکرا و ڕوون تاقیمان کردنەوە. بەڕاستی ئەوانە، بت پەرستان، دەڵێن، ژیانمان تەنها یەک جارە و زیندوو ناکرێینەوە. ئەگەر زیندوو بوونەوە حەقیقەتە، باوباپیرانمان کە مردوون بیانهێننەوە ئەگەر ئێوە ڕاست دەکەن. ئایا ئەمانە چاکترن یا قەومی توببەع کە قەومێکی دەسەڵاتدار بوون لە پێش ئیسلامدا قورەیش دەنگ و باسی ئازایەتیانی بیستبوو، هەروەها ئەوانەی پێشیان ئێمە هەمووانیانمان لەناو برد بەڕاستی هەر هەموویان تاوانبار بوون خۆ ئێمە ئاسمانەکان و زەوی و ئەو شتانەی نێوانیانمان بە گاڵتە و بێهودا دروست نەکردووە بەڵکو هەمووی لەسەر بنچینەی حەق و ڕاستی نەبێت دروستمان نەکردوون بەڵام زۆربەیان لەم ڕاستیە نازانن بێگومان دوا ڕۆژ کە ڕۆژی جیاکردنەوەیە وادەی هەموویانە سەرجەم ڕۆژێکە هیچ گەورەیەک فریای بچووکی خۆی ناکەوێت و هیچیشیان پشتگیری ناکرێن لەلایەن کەسێکەوە مەگەر کەسێک بەزەیی خدا گرتبێتیەوە بەڕاستی تەنها ئەو خدایە باڵا دەست و مهرەبانە بەڕاستی درەختی ژەق نەبوت درەختێکە لە ناخی دۆزەخدا لە ناو ئاگردا خدای بەدەسەڵات ڕواندویەتی و لق و پەلکەکانی بەناویدا بڵاو بۆتەوە بەروبوومەکەی خۆراکی تاوان بارانە هەروەک کانزای تواوە لەناو ورگ و ڕیخۆڵەکاندا دەکوڵێت وەک کوڵانی ئاوی یەکجار گەرم. فەرمان دەدرێت ئەو تاوانبارە بگرن و بەرزی بکەنەوە بەسەر ناوەڕاستی دۆزەخدا و بەری بدەنەوە، لەوە دوا ئاگر و ئاوی زۆر لە کوڵ بکەن بەسەریدا، ئەوسا پێی دەوترێت دەبچێژە، بێگومان تۆ زۆر خۆتت بە شت دەزانی و خۆتت زۆر بە ماقوڵ دەخستە بەرچاو. بەڕاستی ئا ئەمە ئەو دۆزەخەیە کاتی خۆی گومانتان لێی هەبوو، مجادەلەتان لەسەری دەکرد. لەولاشەوە لە بەهەشتدا، لە سایەی میهرەبانی پەروەردگاردا، بەڕاستی ئەوانەی کە پارێزکار و دیندارن لە جێگە و شوێنێکی زۆر ئارامدا ژیان دەبەنە سەر، لە باخچە و باخەکانی بەهەشتدا لە پاڵ کارێز و کانی و تاڤگەکاندا دەژین هەمیشە لە سەیران و خۆشیدان دەپۆشن لە ئاوریشمی تەنک و ئەستوور لەو کاتەدا خۆشەویستان بەرامبەر یەک دادەنیشن و بە ڕووی خۆشەوە بۆ یەکتر دەڕوانن و گفتوگۆی خۆش و بەتام دەکەن هەروەها حۆری چاوگەش و گوڵئەنداممان کردووە بە هاوسەریان، بانگ دەکەن تیایدا بۆ هەموو جۆرە میوەیەک، بێ ئەوەی بترسن لە تەواوبوون و نەخۆشکەوتن و لەبەرچاوکەوتن. لە هەمووی خۆشتر ئەوەیە کە هەرگیز تاڵی مردن ناچێژن تیایدا، جگە لەو مردنەی یەکەم جار و پەروەردگاریان لە سزای دۆزەخیش بەدووری گرتوون و پاراستوونی. جا ئەمە ڕێز و فەزلێکی تایبەتیە لەلایەن پەروەردگاری تۆوە ئەی پێغەمبەر ئەی ئیماندار بەڕاستی تەنها ئەوەیە سەرکەوتنی گەورە و بێسنوور ئەی پێغەمبەر کەواتە بۆیە بە زمانی تۆ ئەم قورآنەمان بەڕوونی و ئاسانی ڕەوانە کردووە بۆ ئەوەی یاداوەری و ئامۆژگاری وەربگرن و دا بچڵەچێن کەواتە تۆ ئیتر چاوەڕێی پێشهاتنی بەڵێنەکانی ئێمە بکە لە دنیا و قیامەتدا، چونکە بێگومان ئەوانیش چاوەڕێن.